کاسێتی شەشەم دیوی یەکەم ئەو لە سەردەمێکدا ژیاوە کە مرۆڤی مەزن مانای مرۆڤی بەهێز بووە، ئەو ڕۆژەش کە دەمرێ کوژراوی ئەو نمایشە کە خۆی وەک منداڵێکی جەربەزە و چاونەترس و نەبەز نیشان بدات ئەو ڕۆژەی دەکەوێتە پێش مردنەوە پڕن لە شەڕ و پێکدادان و زامداربوون وەک یەکێک کە سەرپرشتی ڕێکخستنی ئەو دنیا ئاڵۆزە دەکات بەردەوام لەگەڵ دەستگێڕ و دوکاندار و رێبوارەکانی دیکەدا تووشی کێشە دەبێ، لەم سەری بازاڕەوە دێت و هەندێ شەڕ دەکا و لەو سەرەوە دەگەڕێتەوە و هەندێ وردە جەنگی دی بەرپا دەکا، بەڵام دوای هەموو شەڕەکان هەمیشە پێ دەکەنێ و بە ویقاری شەڕکەڕێکەوە کە بڕێکی زۆر لە شەرەف لە یاساکانیایەتی، دەست دەکاتەوە ملی. غەریم و حەریفەکان، بەڵام ئەو وردە شەڕ و دامەمبۆڵە و زویریانە هەرگیز ناوی ئەویان وەک مارشاڵی عارەبانەکان و فەیلەسوفی شەوە تاریکەکان لکەدار نەکرد، چونکە بەشێکی بەشتی ئاسایی ئەو دۆزەخە جەنجاڵی ناوبازاڕ بوون. هەفتەی پێش مردنی هەموو شەوێک دەچێ بۆ ماڵی خوشکە سپیەکان لە چیمەنەکانیانا دادەنیشێت و حیکایەتەکانی بازاڕیان بۆ دەگێڕێتەوە شەڕ و هەڵای نێوان دوکاندار و عەرەبانەکانیان بۆ باس دەکا ماڵەکەیان پڕ دەکا لە دەنگە دەنگ و قەڵەباڵغیە کە پێشتر بە خوویەوە نەدیوە خوشکە سپیەکان بە کاکە بانگی دەکەن بە دیارەوە دادەنیشن لەگەڵ پێکەنیدەکەکانیا دەتریقێنەوە لەگەڵ حیکایەتەکانا تێکەڵاو دەبن قسەکانی پێ دەبڕن و پرسیاری لێ دەکەن، ڕۆژێ بەر لە مردنی تکای تیا دەکەن نەچێت بۆ بازاڕ، تیا دەپاڕێنەوە، شەو لەگەڵیاندا دانیشێ و چیرۆکەکانی مناڵی خۆیان بۆ بگێڕێتەوە، بەڵام سریاس بەو خوشکە پاکانەی پێ دەکەنێ و دەڵێ، هیچ شتێک نییە من بتوانم نەچم بۆ بازاڕ. بەر لە مردنی ژیان لە بازاڕدا زۆر سەخت بوو، پۆلیسەکان ڕۆژانە دەگۆڕێن و جار دوای جاریش دڵڕەقتر و توندوتووشتر دەبن، ئەو بەیانییە وەک هەمیشە زوو عەرەبانە تەماتەکەی خۆی دەفرۆشێت و بە سینەی کەژاڵەوە، بە بەتاڵی لە بازاڕدا دەسوڕێتەوە، سەعادە لەگەڵ ژینۆی مەخمەڵیدا دەچن بۆ لای ئادەم مەرجان کە کۆمەڵێ بلوری تازەی چرای بۆ هاتووە و خەریکی دەرهێنانە لە پاکەتەکان. ژینۆ لە بەیانی زووەوە لەگەڵ ماسفرۆشە بچووکەکانی تردا چاوەڕێی وەجبەی تازەی ماست دەکات و ماسی گرەکان نایەن، سەعاد نۆ بێزار دەبێت و لەگەڵ چریاسی سبح دەمدا لە ناوەڕاستی عەرەبانەکاندا دەمێنێتەوە و سەیری ئەو پەشۆکان و نیگا ساکار و ترساوەی چریاس دەکا کە پێدەکەنێ و دەڵێت، ماسی گرەکان نەمردبن. کەمێک سەیری ژینۆ دەکات و دەڵێ، چ دەبێ ئەگەر شەوێک هەموو ماسی گرەکان بمرن؟ هەموویان ببن بە ماسی یان لە ئاودا بخنکێن؟ ئەو ڕۆژە سریاس پڕە لەو چۆرە پرسیارە سەیرانە بەلای ئاو فرۆشەکاندا دۆڕاو و دەڵێت، ئەگەر بەیانیەک لە خەوەستاین و ئینسان چیتر تینوی نەبوو ئاو فرۆشەکان بۆ کوێ دەچن؟ ئەگەر بەیانی ئینسان لە خەو وەستا و ئیتر هەرگیز برسی نەبوو مریشک فرۆشەکان چ دەکەن؟ ئەگەر ڕۆژێ ئەرز مانی گرت و ئیتر سێوی دروست نەکرد سێو فرۆشەکان چ دەفرۆشن؟ شینۆی مەخمەڵی پێیان دەڵێ، ئەوەی تۆ باسی دەکەی لەم ژیانە و لەم شارەدا نییە و نابێت. ئینسان لێرە بەردەوام تینێتی و برسێتی و حەزی لە سێوە. لە ژینۆی مەخمەڵی دەپرسێ، تۆ دواهەمین هەناری دونیات بینیوە؟ ئەوە یەکەمین جارە ژینۆ ئەو ناوە ببیسێت، دەڵێت، نا. دواهەمین هەناری دونیا چییە؟ سریاس پێدەکەنێت و دەڵێ، ئەگەر مردن، بمبەن بۆ ژێر دواهەمین هەناری دونیا. لەوێ مرۆڤ دەتوانێ بژی و بەختیار بێ. نە برسی بێت و نە تینوو. ژینۆی مەخمەڵی دەپرسێ، دواهەمین هەناری دونیا کوێیە؟ بەهەشتە یان چی؟ سریاس بێ ئەوەی تەماشای بکا بە دەنگێکی دوودڵ و غەمگین دەڵێ، نا بەهەشت نییە، بەڵام زۆر دوور نییە لە بەهەشتەوە. ژینۆی مەخمەڵی بە گومانەوە سەیری دەکات و دەڵێ، سریاس، هەر شتێک لە بەهەشت نەبوو یەعنی زۆر زۆر دوورە لە بەهەشتەوە. سریاس بە خەمێکی گەورەوە سەیری دەکات و دەڵێ، ڕاست دەکەی. ئەوەی لە بەهەشتدا نەبێ یەعنی زۆر زۆر زۆر زۆر دوورە لێی. سەعات یانزە لای ئادەم مەرجان گاڵتە بەو پڵیتە ئێرانیە تازانە دەکا کە مەرجان بە نرخی پڵیتەی ئینگلیزی دەیان فرۆشێتەوە لە یازدە و چارەکدا بۆ یەکەمین جار مەلیک دولبەر بەخۆی و سێ پۆلیسی دیکەوە دەردەکەوێ مەلیک دولبەر یەکێکە لە پۆلیسە هەرە دڕەقەکان بەڵام یەکێکیشە لەو پیاوە ترسناکانەی مارشال توانیوێتی دەستەمۆیان بکە ئەو هەموو کۆتایی مانگێک معاشێکی تایبەتی لە دەستگێڕەکان دەستێنێت، سریاسیش تاکەکەسە لە زمانی دەزانێت. مەلیک دولبەر خۆی ناوی عەبدولمەلیک شامراد هاڕون بوو، گەرمیانییەکی سەرسەخت بوو، بە ناوی ژنەکەیەوە بە مەلیک دولبەر بانگیان دەکرد، خۆی بە مەلیکی بازاڕ دەزانی، بەڵام هەموو دەزانن کە مەلیک دولبەر ژنەکەی خۆی دەبات بۆ بەرپرسێکی گرنگی دەفتەری سیاسی و کاربەدەستێکی گەورەی وەزارەت چوار ڕۆژ بەر لەوەی مارشاڵ نیوەی موچەی ئەو مانگە نە بدا بە مەلیک دولبەر گوتوێتی ئەوەی دەمێنێتەوە کاتێکی تر وەری دەگرێت سەعات یازدە و بیست دەقیقە مەلیک دولبەر بە توڕەیەکەوە دەگاتە بەر دەم سینەی کەژاڵ و نزیک لە بلوێرەکانی ئادەم مەرجان بە سەریاس دەڵێت. مارشاڵ، ماوەیەکە فێری درۆ بوویت. سریاس، لەبەر خۆرەتاوی کوشندەی هاویندا بێ ئەوەی تووڕە بێ تەماشای داکات و دەڵێت، وا نییە مەلیک دولبەر، وا نییە. ئەمڕۆ ناگاتە ئێوارە، پارەی خۆت وەردەگری. مەلیک دولبەر دەڕوات و لەولاتر کۆمەڵەیەک دەستگێڕ دەداتە بەر دار و کۆمەڵێک سەبەتە هەڵدەگێڕێتەوە. لەیەک و لە نێو لە نێویدا مەلک دولبەر و پۆلیسە هاوڕێکانی دەگەڕێنەوە و ئەوجا لای ئاوفرۆشەکان ئاو دەخۆن و دوو سێو لە سەبەتەی مناڵێک هەڵدەگرن و بە ئارامی دەڕۆن سەعات دوو نیو دووبارە دەگەڕێنەوە و لەو سەری بازار سندوقێک تەماتەی منداڵێکی یانزە ساڵ دەڕشێنە سەر جادەکە مناڵەکە بە گریان دێت بۆ لای ئەنجومەنی عەرەبانەکان مارشاڵ کە پێدەچێ و ڕۆژە حەزی لە شەڕ نەبێ بە مناڵەکە دەڵێ هیچمان بۆ ناکرێ واز بێنە با ئەمڕۆ بە سەلامەتی بڕۆینەوە ماڵێ سعا سێونی و مەلیک دولبەر دووبارە بەخۆی و دارێکی درێژەوە دەگەڕێتەوە و کۆمەڵێت سعات فرۆش لەو سەری بازاڕەوە و کۆمەڵێ ڕۆنفرۆش لە نزیک مزگەوتەکەەوە دەداتە بەر حەیزەران سەعات چوار کۆمەڵێک عەرەبانچی لە دەوری ماڵخشاڵ کۆ دەبنەوە و دەڵێن، ئەگەر ئەم جارە ئەزیەتمان بدات، لێی دەدەین. سەعات چوار و نیو مەلیک دولبەر بە خۆی و دارێک و ژمارەیەکی گەورە لە پۆلیسەوە دێت و بە ڕیز لەو سەرەوە پێیاندا دێت و لە بەردەمی سەریاسی سبەحدەمدا دەکەونە شکانی بلوێرە تازەکانی ئادەم مەرجان ئادەم مەرجان دەگری و خۆی دەدا بە سەر بلوێرەکانیدا و لە ناو وردە شووشەکاندا دەکەوێت و مەلک دولبەر و پۆلیسەکان لێی دەدەن. لەو کاتەدا دەنگێک لە ناو دەست چێڕە توڕەکانەوە بەرز دەبێت و دەڵێ، ژن حیز! وازی لێ بێنە! کە ئەو وا دەڵێت، لە هەزار لاوە، لە هەموو سووچێکی بازاڕدا، لە هەموو کوچە بێدەنگ و فەرامۆشکراوەکانی ئەو دنیایەوە، لە ئاسمانەوە، لە دڵی نادیار و عارەقاوییە و عارەبانە کۆن و مانگگ و ژەنگاویانەوە بە یەک دەنگ بەرز دەبێتەوە، ژن حیز، وازی لێ بێنە! ژن حیز، وازی لێ بێنە! ژن حیز، وازی لێ بێنە! ژینۆی مەخمەڵی کە دوای چەند ساڵ باسی ئەو ساتەی دەکرد، دەیگوت، سبحان اللە، وەک ئەوە بوو هەموو دنیای ئێمە، هەموو شتانی ڕۆژێ لە ڕۆژان عەرەق بوو، ماندوێتی و تینوێتی ئێمەیان بینیوە، ئەو بەردانەی ئێمە پێمان بەسەردا ناون و هەستیان بەو ئازارە کردووە کە لە جەستە بچووک و ماندووەکانمانەوەیە. ئەو ئەسفەلتەی ئولفەتی بە بۆنی هەناسە و پیسی ئێمەوە گرتبوو، ئەو عەموودە فەرامۆش و خوار و چەماوانەی کارەبا هەموویان لەگەڵ دەردی ئێمەدا بوون. ژینۆ دەیگوت، تا ئەو کاتە مارشاڵ هیچی نەدەکرد. بە بێدەنگی و غەمگینییەوە سەیری دەکرد و نینۆکی خۆی دەخوارد. جەستکێڕە وردەکان کە هەمیشە باوەڕێکی زۆریان بەسەر یاسا بوو، دەیانگوت، مارشاڵ، مارشاڵ بۆ هیچ ناکەیت؟ بەڵام وەک ئەوە بوو گوێی لێ نەبێت، کە مەلیک دووربەر ئەو جوێنانەی دەبیست تووشی شێتی و هەستریایەک دەبوو، مەپرسن. پۆلیسە مناڵەکانیش هەموو وەک ئەویان لێ دەهات تا ئەو زیاتر گوێی لەو گوێ نەبایە زیاتر لە ئادەم مەرجانی دەدا کە هەموو ژانی خەڵتانی خوێن بوو من و سەریاس کشابینە دواوەو تەماشامان دەکرد سەریاس بەردەوام وەک مناڵێ نینۆکی دەخوارد و بیری دەکردەوە دوو جار دەستی برد بۆ گیرفانی شەرواڵەکەی من دەمزانی چەقۆیەکی تازەی پێیە، چەقۆیەکی دەسک زەرد، من خۆم بۆم کڕیبوو. غەوزی بەغا، بێ ئەوەی ئاگام لێبێت و هیچ بڵێ، لەناکاو پەلاماری پۆلیسێکی منداڵی دا و لەسەر شانەوە زامداری کرد. دەستگێڕەکان سەریاسیان بینی پەلامار دەدا، ئەوە نیشانەی دەستپێکردنی شەڕێکی گەورە بوو. سبحان اللە! لە ماوەیەکی کورتدا بووە هەرایەکی گەورە، من خەریکی ئەوە بووم ئادەم مەرجان ڕاکێشمە بەر سێبەرێ، کە شریخەی یەکەم دەسڕێژ بەرز بۆ منداڵەکان، عەرەبانەکان، کڕیارەکان و دوکاندارەکان هەریەکەیان بە کوچەیەکدا هەڵهاتن لەو ساتەدا، ئاوڕم دایەوە و سریاسم بینی دەستی لە یەخەی مەلیک دولبەردا بوو، یەکێک لە کوچەیەکی نزیکەوە لە مابەینی هەرا و پاڵەپەستۆی عەرەبانەکاندا هاواری دەکرد، مارشاڵ! بیکوژە! مارشاڵ! بیکوژە! هاوارێک بوو لە حەوت تەبەقەی ئاسمانیش دەبیسرا. من ئەم ڕۆژ دەڵێم ئەو هاوارە نەبوایە سەریاز نەدەکوشرا هاوارێکی هێن ڕوون بوو وەک حەقیقەتێکی ساڵ بەسەر سەری هەموواندا فڕی قریشکەیەک بوو مەولانا چ ڕێگایەکی بۆ سریاس نەهێشتەوە من تا تینم تیا بوو هاوارم کرد پڕۆفیسۆر ڕاکە پڕۆفیسۆر ڕاکە دەنگی منی ناسیە و سەیری کردم چیتر نەیدەتوانی ڕابکە ئەوانی دی هەموو هاواریان دەکرد مارشاڵ بیکوشە مارشاڵ بیکوژە، ئێستا لە یادمە کە دەستی بەرز دەکردەوە تا چەقۆکەی لە دڵی مەلک دولبەر بچەقێنێت. هەمووان تەماشامان دەکرد. مستووی زەردی چەقۆکەی لە بەر هەتاودا دەبریسکایەوە. دوودڵ بوو. ماوەیەکی زۆر چەقۆکەی بە ئاسمانەوە ڕاگرت، بەڵام دەستگێڕەکان هەموو دەیانقیژاند، مارشاڵ، بیکوژە! مارشاڵ، بیکوژە! لە ساتێکدا دەستی دانەواند من دڵنیام دەستی بە قەستی کوشتن نەهێنایە خوارێ، نا دەستی بەو نیازە داکرد چەقۆکە فڕێبدات و بە دەستوری هەمیشەیی خۆی تفێک ڕۆبکات و سەری دانەوێنێت و بڵێ سەخیفترین ڕۆژی دنیایە. دروستە و سادەتا دەستڕێژی دووەم کرا، تا ئەمڕۆش کەس نازانێت کێ ئەو دەستڕێژەی کرد، پۆلیسەکان دەڵێن دەستگێڕەکان لە ناو قەڵەباڵغی عەرەبانەکانەوە تەقەیان کردووە، شێخی سیراجەدین سێی مالیکی دەهرناس، من ناتوانم هیچ بڵێم، من لە سەریا زیاتر سەیری هیچ کەسێکی ترم نەدەکرد، مەولانام، هەست دەکەم یەکەیەکە هەموو فیشەکەکانم بینیبێت کە پێکان چوار گوللە بوون، دوانیان لای چەپی شانی و یەکێکیان لای ڕاستی و یەکێکیش لە نێوان هەناو سینەیدا، دەستگێڕەکان دەڵێن یەکێ لە پۆلیسەکان تەقەی کردووە. بەڵام کامە پۆلیس کەس نازانێت کە کەوت بە دەنگێکی بەرز هاواری کرد خودایە ژیان کوژرام من یەکەم کەس بووم چوومە سەری و سەریم خستە سەرڕانی خۆم لەو کاتەدا پۆلیسەکان دەسڕێش بە دوای دەسڕێش دەیان کرد بە ئاسماندا و دەیانویست خۆیان لە گەماروی عەربانەکان ڕزگار بکەن ئادەم کە خۆی خەڵتانی خوێن بوو نەیدەتوانی باوەڕ بەوە بهێنێ کە لە چاو تروکاندایە کە سریاس بریندار بووە من هاوارم کرد یەکێک یارمەتیم بدات بیگەینینە خەسەخانە ئەو بە سەردەخەنەیەکەوە تەماشای کردم گوتی نا نانا مەمبەن بە خەسەخانە تکایە مەمبەن بۆ خەسەخانە دەستان ماچ دەکەم مەمەن بۆ خەسەخانە سبحان اللە لەو کاتەدا چ سەر و ڕوخسارێکی جوانیە بوو لەو دەقیقەیەدا ئیدی دەست شێڕەکان کە هەموو هەرسان و شپرسە هاواریان دەکرد هەندێکیان هۆشیان هات بۆ بەرخۆیان و دەهاتنە سەر سریاز و باوەڕیان بەوە نەدەکرد بەو جۆرە پێکرابێ من دەم قیژاند و فەربێسک لە چاوم دەهاتە خوارێ دەمگوت یەکێک یارمەتیم بدە ئادە مەرجان کە نەیدەتوانی خۆی بە پێوە بگرێ ئەویش لەگەڵمدا دەیقیڕاند هەموو ئەوانەی لەسەر سەریاس کۆ ببوونەوە دەمان قیڕاند خۆی دواجار دەستی گرتم و گوتی بمبەن بۆ ماڵی خوشکە سپیەکەن من هاوارم کرد دەتبەم بۆ لای دکتۆر سیان لە دەستشێڕەکان سینەی کەشاڵیان لە ناو عەرەبانە تێکەڵ بوو بە یەکدا چۆکاندا دەرهێنا و گوتیان با بیگەڕینینەوە خەسەخانە تاکسی ناگاتە ناو ئەم قەرەباڵغیە من لەو دەقەیەوە هەستم کرد کە و مردووە جگە لەوە یەکەم جار دیکە تەماشای کردین و گوتی بمبەن بۆ ماڵی خوشکەکانم هیچی تری نەگوت. خستمانە سەر سینەی کەژاڵ و پاڵمان پێوە نا، دوو سەد دەستشێڕ زیاتر لەم لاو لاوە دەڕۆشتین و هاوارمان لە یەک دەکرد و دەمانگوت، مارشاڵ کوشراوە! مارشاڵ کوشراوە! خوای ئەرز و ئاسمان کە لە سەر عارەبانەکە پاڵ کەوتبوو، لە مرۆڤێکی مەزن دەچوو، مەولانا! شتێکی تیا بوو، لەو سەریاسەی جاران نەدەچوو، وەک ئەوەی ئەو سات و کاتەی مردن کردبێتە مەخلووقێک، زەوی نەیکێشێت و ئاسمان هەڵی نەگرێت ژینۆ کە چیرۆکەکەی دەگێڕایەوە زوو زوو دەوەستا و دەیگوت خودایە بە گوناهی مەزانە خودایە بە گەورەی خۆت ڕەحمم پێ بکە پێی وابوو گێڕانەوەی چیرۆکی مردن و ڕۆحکێشان گوناحێکی گەورەی تێدایە ئەو لە دوای مردنی سەریاسەوە باوەڕێکی قوڵی بە خودا هێنابوو هەندێ ژار دەوەستا و چاوانی پڕدەبوون لە ئاو و دەیگوت باوەڕت بێ ئەگەر بمایە ئێستا بەم گریانەی من پێدەکەنی ژینۆ دەیکوت کە بردمانە خەسەخانەوامان دەزانی مردووە بەپەلە لیان وەرگرتین و بەرەو ڕاڕەوێکی تاریک فراندیان سەدان دەستشێڕ لە بەردەم خەسەخانەکەدا کۆبوونەوە دەگریان تا وەختە کەسم نەدی بوو هێندە خۆشەویست بێ هەموو سەریاسیان بە شتێک دەبینی کە گەورەتر لە توانای خۆی هەموو ئەوەمان بیرچبۆوە ئەویش دەستشێڕێکی نەگبەت و بەسەسمان بۆوە نازانم هەموومان لە یەکەم ڕۆژەوە بە چاوی شتێکی تر سەیری ئەومان دەکرد وەک ئەوەی استغفر اللە دنیامان بۆ دەستکاری بکات یا شتێ لەو بابەتە نازانم دوای دوو سەعات کچێکی بچکۆلانە لە دەرگای قاوشەکە هاتە دەرێ و وتی کە سوکاری کێیە بابێت وەری بگرێتەوە من گوتم من کەسوکاریەوەم من هەموو شتێکیەوەم بیدەنەوە بە من سبحان الله کە خوددا ئەجەلی هەڵگرت هەڵی دەگرێ بە حسابی مردوو وەرمانگرتەوە بەڵام نەت نەمردەبوو پێدەچوو دکتۆرەکان بە هەڵەدا چوبن یان نیانەوێت تیماری بکەن لەبەر دەرکی خەسەخانەکە تا جارێکی تر چاوی کردەوە گوتی پێم گوتن بمبەن بۆ ماڵی خوشکە سپیەکان من ناوچاوانی ماچ کرد و گوتم دەتبین بۆ ماڵی خوشکە سپیەکان ئەو ئێوارێ بە هەموو شاردا هێنامانە خوارێ هەزاران دەست ژێربووین بە خۆمان و عەربانەکانمانەوە شارمان شلۆخ کردە بوو مەولانە خەڵکی دەیان پرسی کێ مردووە ئێمەش دەمانگوت پۆلیسەکان سریاسی سبح دەمیان کوشتووە مارشاڵی عەرەبانەکان، پڕۆفیسۆری شەوە تاریکەکانمان، کەس لەو شارەدا سریاسی نەدەناسی ئەمە نەبێ دۆستێکی نەبوو ئێمە نەبێت، هاودەمێکی نەبوو ئێمە نەبێ، کە گەیشتینە ماڵی خوشکە سپیەکان ئەوانمان بینی لە پەنجەرەکانەوە سەریان هێنابە دەر و قژیان لە نهۆمی سەرەوە گەیشتبوە خوار ی خوارێ، یا غەوز! یا مچبیل دەعوات یا بارقو یا باری چاویان پڕ بوو لە شێتی لە حەسرەتێکی کوێر لە شتێک کە هیچ کەسێکمان تا ماوین لە یادی ناکەین هەزار جار غەمگینتر لە هەر چاوێک تۆ دەشێت پێشبینی بکەیت بەو قشە پەرش و بڵاو و سەیرەوە باوشیان بەسەریا زاکرد و بە ئەسبایی پێم گوتن نەمردووم با دەوری چۆڵ بکەین بەڵکو پشوو بدە بەڵکو خودا شیفایەکی بۆ بنێرێ زۆر بە زەحمەت دەست شێڕەکان ڕەوینەوە زۆربەیان لە کۆڵانە باریکەکانی دەورو بەردا بڵاو بوون و لەسەر شەقامەکان دانیشتبوون و دەیانویست لە مان و نەمانی مارشاڵ دڵنیابن دواجار من و ئادەم و خوشکە سپیەکان هەڵمان گرت و بردمانە ژوورێ تا ئەو کات خوێنی لێ دەڕۆی وەکەوەی لە نزیک مردنەوە قسەمان لەگەڵ بکا گوتی کە تاریک داهات هەر پێنجمان پێکەوە دەڕووین، یەکەم جار وامان دەزانی وڕێنە دەکا، بەڵام پاش کەمێک بە قورسی چاوی کردەوە و دەستێکی خستە سەر سنگی گوتی، نازانم چییە، ئازارێکی زۆر سەیر لەسەر دڵم دایە، کەمێک وەستا و بە زەحمەت زەردەخەنەیەکی گرت و گوتی، ژینۆ ئەمشەو دەچین بۆ لای دواهەمین هەناری دونیا، من دەمەوێ لەوێ بمرم، عەفوم کەن من بۆ هیچ کەستانم باس نەکردووە، بەڵام ئەم شەو دەمبەن بۆ وێ لەوێ دەمنێشن لەوێ لە شێر دواهمین هەناری دنیادا لەوێ دەتوانم هەموو شتێک ببینم ئەو شەوە سریاس لە پێخەفێشی گەرمدا پشوو دەدات هەندێک جار چاو دەکاتەوە دەڵێ کە دنیا تاریک بوو پێم بڵێن هەر پێنجمان پێکەوە دەچین بۆ شێر دوامین هەناری دنیا ئازیزانم دەزانم ئەمان شیرۆشێکی کۆنا دەزانم شتێکە لە یەکەم ڕۆژی لە دایکبوونی مرۆڤەوە هاوڕێمان بووە هەموو کەسێ لە خەیاڵ و خەونیدا لە شێر درەختێکە لاپاڵی چیایەک، گوێچەمێک، سووچی باخچەیەکی بۆ مردن لە هەر جێگایەکی دی پێ باشترە. هەندێک کەس فاسیلەی نێوان مردن و هەستکردنیان بە مردن لەوە کورتترە بارێکیان هەبێ بیر لە شوێن و جێی مردن بکەنەوە. هەندێک کەس تا دواسات باوەڕ بە مردنی خۆیان ناهێنن. من پێم شتێکی قەشەنگە مرۆڤ بیر لە شوێنی مردنی خۆی بکاتەوە. مافی ئەوەی هەبێ ئەو جێگایە هەڵبژێرێ، مافی ئەوەی هەبێ نەیەوێ لەگەڵ سەدان هەزار مردووی تردا بیخەنە گۆڕستانێکەوە. من پێم وایە سریاس بەر لەوەی بمرێ شەوانێکی دوور و درێژی بیری لە مردنی خۆی کردۆتەوە، ئەو لەو سەردەمەدا ژیاوە کە مرۆڤ بەردەوام بیر لە مردنی خۆی دەکردەوە، کە ئەو ڕۆژە گوللەکان پێکاویانە پێویستی بە بیرکردنەوە نەبووە لە مردن، بەڵکو دواجار هەموو خەیاڵی لەلای ئەوە بووە، کوێ شایستەترین جێگایە ژیانێکی سەیر و کورتی تیا دوایی بهێنێت دڵنیام هەموو شتەکانی وەک فلمێکی کورت تەماشا کردووە لەو فلمانی لە دوکانی ڤیدۆکاندا یان لە ساڵۆنی کۆن و ڕزیوی سینەماکاندا دەیبینین کاتێ لەگەڵ دەستچێڕی هاوڕێیدا دەچوون و وەک ڕیزێ گەنجی بە حرمەت لە ناوەڕاستی هۆڵەکەتا بە زەرفێ کوڵە بە ڕۆژەوە دادەنیشتن و لە کۆتایەکاندا دەگریان ژینۆ کە بە جلی بۆیە و دەستە سپیەکانەوە قسەی لە مردنی سەریاس دەکرد ئەو هەستی هەبوو کە سەریاس دەیویست مردنێکی جوان بمرێ مردنێکی لایەق بە کەسێکی مەزن ژینۆ دەیکوت کە دنیا تاریک داهات سەریاس هێزیدا خۆی هەستێت ئێمە زۆرمان لەگەڵدا گوت کە دەبێت پشوو بدات بەڵام بێسوود بوو بە دەنگێکی خەواڵ و لاوازەوە بە سیمای یەکێکەوە ئازار نەهێڵێ چاوی هەڵبهێنێت، دەیگوت، ئەگەر لەگەڵمدا نایەن دەڕۆم بە تەنها، ئەوە دوا ئارەزوی ئەو بوو، دوا هیوای بوو، سات لە دوای سات مردنی خۆی دوا دەخست تا بگاتە وێ. من جێبێکی بچکۆلانەم لەو نزیکانەوە هێنا وای پێخەمبەر تاجی ئەو دنیا و ئەو دنیا یەک شۆفێر چییە ئامادە نەبوون لەگەڵمان بێن کە دەیانزانی بیمارە لە ماڵی شادریا و لاولاوی سپیە وەک گورکیان دی بێ بە ترسەوە هەڵدەهاتن هەندێکیان تفێکیان ڕۆدەکرد و دەڕۆشتن یان جوێنێکی پیسیان لە زار دەکەوتە خوارێ و تێدەپەڕین دواجار شۆفێرێکی پیری چامانە بە سەر لەگەڵم داهات کە پێدەچوو لە شەڕێکی گەورەدا بێ لە نێوان تەماحی و پارەیی دەمخستە دەمی و سامی و ڕێگایی دەمخستە بەری هەر لە سەرەتاوە دەلەرزی و دەستی سوکانی نەدەکرد خوشکەکەیان لە سەرەتاوە دەرحەق بەو پیاوە دوو دڵ بوون بەڵام عیلاجم نەبوو بە خوشکە سپیەکانم گوت لە شەوێکی وا زوڵمەتدا کەس ناکەوێتە ناو شاخ و کێوانەوە بە زەحمەتێکی زۆر سەری ئاسمان لە پشتەوە لە نێوان ئەو دوو کچە دانیشان و بەتانیەکمان پێدادا و من و ئادەم مەرجانیش لە پێشەوە بووین خوای ئەرزواسمان ئادەم مەرجان لە پێشەوە بەردەوام دەگریا و کفری دەکرد لەو شەوە ژیانی من و ئەو دوو ڕێگای چیاوازی کرد لەو شەوە ئەو بوو بە کۆمەنیس و من نورانی خوددا پەڕێ دڵمەوە ئادەم تا ئەو کات ئازارێکی سەختی دەچەشت، ئازارەکانی ئۆقرەیان پێ نەهێشتبوو، بەڵام دەیویست تا دواهەناسە لەگەڵ سریاسدا بێ. گریانەکانی ئادەم هێندەی تر شۆفێرەکەیان دەترساند. کە سوار ماشێنەکە بووین سریاس چاوی نوقاندبوو، لێوەکانی بە جۆرێکی ترسناک شین ببوونەوە و سیاهییەکی تەڵخ دەست و گەردن و پشت چاوەکانی داپۆشیبوو. خۆی بە شۆفێرەکەی گوت. بمانبە بۆ ڕێی سێوەزێ بۆ دامێنی شێخەڵی هەرمێشین، من دەمزانی ئەوێ چ جگایەکی ترسناکە، ناوچەیەکە پڕە لە جەردەی شەو و تفەنگچی تافکەوتووی ئەو گوندانەی پڕبوون لە شەڕەخێڵ و جەنگە عەشیرەت. شۆفێرەکە دەڕۆیشت و دوودڵ بوو. خۆی کۆنە وڵاخداری ئەو دەوروبەرە بوو، دوای سەعاتێک ڕۆشتن وەک خێوێکی لە ناوەڕاستی شەقامەکەدا دیبێ وەستا و گوتی، من چیتر لەگەڵتانا نایەم. بە ترسەوە گوتی، ئەگەر دەتانەوێ دەتانگێڕمەوە بۆ شار و ئەگەر ناشتانەوێ لێرە بۆستن و سەعاتێکی تر تراکتۆری قاچاخچیەکان سەردەکەون بۆ بارهێنان لەگەڵیانا سەرکەون. یا حافیز و یا جەبار خوشکە سپیەکان پڕ چوێنیان کرد ئادە مەرجان گریا من باوشم بە سەریاسا کردبوو دەپاڕامەوە کە لەو چۆڵەوانیەدا و بەو زەعیفانەوە جێمان نەهێڵێ بەڵام سودی نەبوو شتێک وەک سێبەری تاعون بەسەر سەریەوە دەفڕی ترسێ لە تەماحەکانی گەورەتر بەری ڕۆحی گرتبوو ئەو لە سەرەتاوە زیڕەی لە هەموو شتێ کرد لە چلە سپیەکانی ئەو دوو خوشکەی لە دوو فریشتەی تەریو دەچوون، لەو لایتە گەورانەی دەستیان لەو هەموو خوێنەی بە سەریاسەوە بوو، لە گریانەکانی ئادەم، لە دەستی من کە زوو زوو لە حەسرەتا دەمگەست. ئێمە لەو ڕێگایەدا فڕێدا سەر جادە. نا، ئەستەغفیرەڵڵا، ئەستەغفیرەڵڵا، نەمدەویست بگەڕێینەوە. من زوو زوو سەریاسەم ماچ دەکرد و دەمگوت. ئەگەورە بەکۆڵ بووە دەتگەیەنمە ژێر دوامین هەناری دنیا سەریاس لەو کاتانەدا بە جۆرێک دەکۆشی لەگەڵیدا خوێن لە برینەکانیەوە دەهاتە دەرێ بەڵام کە ئاران دەبەوە چاوی هەڵدەهێنا و دەیگوت پێم بڵێن ئەستێرە دیارە یا دیار نییە ئێمە دەمانگوت ئەستێرە دەریا ئەستێرە دیارە سەریاز ئەستێرە دیارە ئەو شەوە شەوی تاریکی و بێباشی و بێڕەحمیی ئینسانەکان بوو. لەو شەوەدا من هەستم کرد کە خودا ئێمەی جێهێشتووە. هەستم کرد ئێمەی مرۆڤ بە شێوەیەک گومڕا بووین خودا ئاوڕمان لێ ناداتەوە. مەرجان ئەو شەوە بۆ یەکەمین جار قسەی لە ناداعەدالاتی دەکرد، بە خۆی و برینەکانیەوە دەهات و دەچوو دەیگوت، کێ سود لەم ناحەقیە دەبینێت کێ؟ شەو درەنگ تراکتۆرێک لە دوور دەرکەوت گەنجێک لێی دەخوڕی هەموو دەست و مەچەکی خاڵ و نەخش و هێمای بێدینی بوو کە لە ئاسماندا وەستا بە دەنگێکی بەرز و پڕ بە شەو پێدەکەنی گوتی مەیتان پێیە؟ مار پێوەی داوە یان ڕیخۆڵە کوێرەیەتی وای دەزانی دەگەڕێنەوە بۆ شار بە زەحبەت تێمانگەیان کە بریندارێکمان پێیە دەیەوێت لەو چیایەدا بمرێ. بە سەریاسی گوت ئەگەر دەمری بمرە بۆ بەم نیوە شەوە دنیا تێناوەتە توزاخ بە دەنجی بەرز گوتی من ناگەمە ڕێی سێوەزێ بەڵام تاکە ڕێگایەک دەمانبات، لەوێ دەتوانین بە پێ دەشتێکدا بڕۆین و سەعاتێک ڕێگە بگەنە سەر ئاو و لەوێ تا شێخی هەرمێشین سەرکەوین. ئێمە لە پشت تراکتۆرەکەیەوە سوارکرد و خۆی لە پێشەوە کەوتە گۆرانی گوتن، زوو زوو دەوەستا و دەیگوت، شەوێکی بەعشە مۆ مردن، باران نییە، من هەر ترسی ئەوەم هەیە لە باراندا بمرم، کەس لەم مەملەکەتەدا بەقەد سایەقەی تراکتۆر دوژمنی باران نیە هەر شکور بۆ خوا کە باران نیە ئەو شەوە کەسمان نەماندەزانی دواهەمین هەناری دونیا لە کوێیە سەریاس دەیگوت کە گەیشتینە بناری چیا پێم بڵێن ئەو زۆر بە زەحمەت گوێی لە دەنگی ئێمە دەبوو لە ناو تراکتۆرەکەتە ئیدی بە شێوەیەکی سەیر خوێنی لەبەر دەڕۆی دۆخی بە جۆرێکی ناهەموار تێک چووبوو لەوێدا خوشکە سپیەکان دیسانەوە گریان هەستم دەکرد بیەوێت شتێک بڵێ بەڵام وڕێی تراکتۆرەکە و گۆرانیەکانی شۆفێرەکە نیان دەێشت گوێمان لەو نو زەباریکە بێ کە لە گەروی سەریاسەوە دەهات دواچار لە ئاست کێڵگەیەکی بەریندا دابەزین شادریای سپی و لاو لاو لایتەکانیان دەرهێنا شۆفێرەکە بە ئێمەی گوت من دووقات پارە لە مردووان دەسێنم چوار ساڵە لەم ڕێگایەدا ئیش دەکەم و ئەوە قانونەکەمە مردوو بە دووقات دەبەم لەبەرەوە هەموو سایەق تراکتۆرێک مردونابات من بە شەرتی ئیسرائیل ئیش ناکەم کە بە خۆڕایی مردوو دەبەن و بۆ عاسمان وای ئەی جلیوەی ڕۆشنی ئەسحابە و زاهیدەکان شەوێک بوو منی گۆڕی منی لەوە گادارکردەوە ئێمەی بەشەر لە جەنگەڵێکی پڕ لە زوڵمەتین هەر چوارمان بەتانەکەمان کردە دەست دەستەبەر و سەریاسمان خستە نای و بەو دەشتی کاشی بە کاشیەدا کەوتینە ڕێ تاریکیەک بوو بێ سنوور بێ حەد و کەسمان نەمان دەزانی دوامین هەناری دنیا لە کوێیە کامەیە کێ و دەشێ مەنزڵی دوامین هەناری دنیا بێ کامە لاپاڵ دەبێ کێڵگە و مەزاری شێوەی درەختێکی لەو جۆرە بێ کامە درەخت دەشێ وەک دوامین درەختی جنسی خۆی تەماشا بکەین دەقیقە لە دوای دەقیقە سریاس بەدتر دەبوو زوو زوو داماندنا و دەمانپرسی، سریاس، بۆ کوێ بچین؟ ئەو بە ئاستەم چاوی هەڵدەیەنا و بە قووڵی نرکەیەکی زامداری لە گەروو دەهاتە دەرێ و نەیدەتوانی هیچ بڵێ.